بە ناوی خوای گەورە میرەبان شادمان لە ئاڵلقەیەکی تازەی بەرنامی پرد بە ئێوەی بەڕێز و خۆشەویستدا دەگەینەوە سەرەتا پیرۆزبایی سەری ساڵی کۆچی و سەری ساڵی زایانی لە هەموو بینەرانی بەڕێزدا دەکەین خۆشەویستان هەر بەم بۆ نێوە بەرنمەکەمان تایبەت کردووە بۆ گفتوگۆکردن لەبارەی سەری ساڵەکان پرسیاری ئەوە ئەکەین جیاوازی ئەبێت چی بیر نێوان سەری ساڵی کۆچ و سەری ساری زایانی هەروەها باز لەوە ئەکەین بۆچی ڕۆژ ئاوا یەکان وڵاتانی ڕۆژ ئاوا بایەق زیاتر بە سەری ساڵی زانیە دەن کەچی دەلای خۆمان لە لای ڕۆژهڵاتیەکان لە لای وڵاتانی مسلمان کەمتر بایەق بە سەری ساڵی کۆچی دەدرێت وانە و پەندەکانی سەری ساڵەکان چین دواتر هەر و هەر هەڵوێسا ئەکەین لە بۆنەی سەری ساڵ دەبێت چۆن بێت دوای دواتر ئێمە بۆچی بەکاری بهێنین ئەم پرسیارانە و چەندین پرسیاری دیکە لە مامۆسای بەڕز مامۆستا عەبدولڕەحمان سدر دەکەین سەرەتای پرسیارمان مامۆستا لەوە دەست پێکەین جیاوازی ئەبێت چی بێت لە نێوان سەری ساڵی کۆچی و زانینی کە وا زانین ئەوە لای هەمومان زانراوە کە سەری ساڵی کۆچی واتە کۆچکردنی پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وەسەلام لە مەکە و بۆ مەدینە هەروەک سەری ساڵی زانی مانای لە دایک بوونی ئیسای پێغمبەرە سەدامی خوای لێ بێت ئایا ئەمە لە چی ئەو جیاوازە هەر لەم دوو ڕووداوەیە یاخۆ پند و دیدگای دیکە هەیە لە خوێنەوەی ئەم دوو سەری ساڵ بڵێ بسم الله ڕحمان ڕحیم دیارە مەسلەی سەری ساڵەکان سەرەتا ئەتوانین بڵین لەوەوە سەرچاوە دەگرن کە هەر یەکەی پشت بە بۆنەیەکی تایبەت ئەبستێ لەبەرەوە بایەخدان بە دۆزینەوەی ئەو بۆنەی کە ئەو سەری ساڵە پشی پێدەبستێ گرنگە بۆ ئێمە تاوەکو بە قەدەر ئەوە بۆ هۆیەوە بایەخی پێ بدەین نە بە هۆیەکی تێو ئەسەری ساڵی کۆچی لەگەڵ سەری ساڵی زینی بەو شێوازی کە باست پێکرد و ئاماژت پێکرد لەو هۆک بەو شێوازە دەستیان پێکردووە ئەتوانین بڵین چەند جیاوازیەک بەدی دەکەین ئەوشان ئەوەیە کە سەری ساڵی کۆچی ناوەکەی سەری ساڵی کۆچیە بەڵام سەری ساڵی کۆچی لە ئیسلامدا لە قورآاندا پشت بەچی دەبستێ پشت بە سوورانەوەی مانگ دەبستێ واتە یعنی پێ پێی دەوترێ مانگە مانگیەکان بە کوردی پەتیەکە بڵێ ینی ماناوە ئەلئەشور القەمەریە ینی ئەمە تەقویمێکی قەمەریە کە تێیدا لە دیاریکردنی سەرەتای مانگەکان و ژماردنی ژمارەی ڕۆژەکانی هەر مانجێک پشت ئەبەستێ بە سوڕانەوەی مانگ لەگەڵ نوێبوونەوەی مانگە ئەو مانگە دووبارە دەست پێکاتەوە کەواتە ئەو ئەو شێوازە ئەتوانین بڵین ئێستا لە هەر سێ ئاینە سەرەکیەکە کە لە دنیادا هەن ئاینە ئەسمانەکان ئیسلام و جوولەکە وەکو یەک لەو مەسلەیە وەک یەکن کە پشتە بەستن بە تەقویمی قەمەری بەڵام ئێستا ئاینی مەسیحی پشتە بەستێ بە تەقویمی شەمسی جا لێرە شتێک دروستە بێ کە پێوترێ جیاوازی ژماری ڕۆژەکان لەوێ وەکە مەسلەی ساڵی کۆچی لەبەر ئەوی پشت بە سوڕامی مانگەوەستێ بە 354 ڕۆژ جارێک ساڵ تەواوەکە سانی ساڵ ساڵ لە کۆچیا 354 ڕۆژە ینی بە نزیکەی چەند سەعات و چەند ئەوەشی لە زینیدا 365 ڕۆژە کەواتە تۆ بە بەردەوامی هەموو کاتێک و هەموو کاتێک هەموو کاتێک جیاوازەیەکی تر بۆ دروستە بێ کە ئەوش ئەوەیە کە سەری ساڵی زین لە کاتی خۆیەت ینی هەموو هەموو کاتێک ئەوە تا سیوەکی دوانزە تەواوێت سەری ساڵی زینی دێت هەمیشە تۆ لە بەفروباران و زستان و ئەوەیە بە سەری ساڵی کۆچی لە بەرەوەی پشت بە سوڕانەوەی مانگە بەستێ یانزە ڕۆژی کەمترە 354 کەم 365 ینی تۆ یانزە ڕۆژت کەمترە لە سەری ساڵی کۆچیە لە ساڵی کۆچیە هەموو ساڵێک یانزە ڕۆژت کەمترە بەو پێەیە بەو پێەیە چەند تایبەتمەندیەک هەیە لە ساڵی کۆچی یەکەمیان ئەوەیە کە ساڵی کۆچی ینی سێ تایبەتمەندی گرنگە دۆزیتەوە یەکەمیان ئەوەیە بەم پێەیە ساڵی کۆچی لە ڕووی ئەوەی کە مرۆڤەکان حەزیان لە گۆڕانە حەزەکەن گۆڕان لە ژیانیان نەڕوودا سەری ساڵی کۆچی هەموو ساڵێک دەڕۆژ دێتە پێشەوە ئەم ساڵ سەری ساڵی کۆچی لە 2010 تا لە چە ناکردووە لە 29 دوانزە ساڵێکی تر ئەبێتە چەند لەم لەم 2009 کە دێ ئەبێتە 90 ساڵت لێبێتە نۆ کەواتە تۆ بە هەموو سێ ساڵ جارێک مانجێک دێتە پێشتر بەم شێوازە دەبینی ئەگەر سە ساڵی زینی تێپەڕی کرد ینی سە سێ ساڵی کۆچی تێپەڕی کردو سە سێ ساڵی کۆچی بەو شێوازە تێپەڕی کردووە لێرە بۆ دەرەکەوێت لە قورآانە بۆ یاڵێ فەلەبیت و پیکافی مثلەتەمیەتین سینی نەوەزداد و تیسعە بۆچی ئەڵێ سێسەنۆ بۆچی مەسیحەکان ئەڵێن یارانی ئەشکەوت سێسە ساڵ چونکە قورآان بە تەقویمی مانجی قەمەری ئیش دەکە لەبەرئەوە سێ سەد ساڵی زاینی یەکسانە بە سێ سەد و نۆی کۆچی لەوە بۆ دەرەکەوێت کە قورآان احتیما دەکات لەسەر تەقویمی قەمەری و فێرمان دەکا کە سوودی لێوە بگرین چونکە بەو یانزە ڕۆژەی کە کەمترە لە زینیەکە بەردەوام لە گۆڕاندایە تۆ شایدی ئەوابی کە جەژنەکان ڕەمەزان بۆنەکان حەج هەر هەمووی بە درێژایی وەرزەکانی ساڵ ئەگۆڕێ شوێنەکەی کە گۆڕا ئەمە ئەمە مەلەلێک لای ئینسانەکان دروست ناکە خۆشیەک بۆ ئینسانەکان دروستەکە جارێک لە پایزا بە ڕۆژۆبی جارێک لە هاوین جارێ لە بەهار جارێ لە زستان جارێ حەج بۆ شێوازەکەی لە فەستێکی دیاری کراوە هەست بە گۆڕانێکی زۆر دەکەی لەوی تریانەتەوە بەردەوامە بێ لە زستانەبی خاڵێکی تریشان ئەوەیە کە تۆ ڕۆژێک سعات پێنج بانگەدا ئێستا بم سعاتی ئێمەوانی ڕۆژێک ئەوەند و ڕۆژێک پێ و پێ دەخۆ ڕۆژێ شش و ڕۆژێک مەغری بیانی مەبەستم لە بانجی مەغریبە هەمیشە پیرەمێردەکان سعاتێکیان پێەیە لە سعات دوانزەیە بانگی مەغریبەدا کە دوا ئەکەوێ ئەزانن ڕۆژ درێژ بووە پێشەکەوێ ئەدڵەن ڕۆژ کورت بووە بە بەردەوامی سعاتەکانیان لەگەڵ بانگی مەغریبا خەنە دوانزەی ڕێکەوەتە لەگەڵ بانجی مەغریبە سەتای ڕۆژێکی نوێ دەست پێ دەکات شەوەکەی ئەو شەوەیە بۆیە لە کوردەواری قدیم کاڵێن شەوی چوارشەم یعنی چی یعنی سێشەم لەسەر چوارشەم ئەوە شەوی چوارشەمەیە شەوەکەی پێشی ڕۆژەکەی کەوتووە لە زینیەکە ئەڵی شەوی چوارشەم یعنی چوارشەم لەسەر پێنجشەم چونکە تۆ ڕۆژت پێش دەکەوێت لەم حاڵەتە ئەوە سوودی ئەوە پێگەێنێ کە تۆ شەوکت بە خۆڕایی نەفەوتێنی ئەو ڕۆژە نوێت لە ئێوارە و دەستی پێکردو لە ئێوارەوە ئەبێ بایەخ بدەیتەوە ڕۆژی تازت وا لێ ئەڕات ئەبێ ئاگاداری بی شەو بە خۆڕایی نەفەوتێنی بڵێ هێشتا شەوە هیچ نییە نە ئەوە نیوەی ڕۆژە ڕاستەقینەکە دەستی پێ کردووە خاڵێکی تری گرنگ ئەوەیە کە بەڕاستی ئەگەر تەقویمی هیجری ئیسلامی کاری پێ بکەین خێرێکی تری یەکجار گەورەی هەیە لە ڕووی ئاشتی و لە ڕووی سیاسیەوە چکەخوا فەرمێ إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ئەو کەسی ئیش بە قورآان بکە ئیکا بە ساڵی ئاشتی بچی بەوەی کە قورآان لە ڕێەوە ئەڵێ منها ئەربعتون حڕم بەنی چوار مانگی حرام شەری شەڕکردنی تێدا حرامە کە دیل قعیدەیە بە معنەکەی بەخۆی دانیشتن دیل حجەیە واتە حەجی تیا ئەکرێ محرمە شاری حرامە ئەوی تریشان ڕەجەبە کەواتە تۆ لە دوانزە مانگا چواری ناوێ شەڕی تیا بکرێ بە هیچ شێوەیەک کارێکی زۆر ڕێک و پێکە ئەمەی کە خوازپەرتەعاە باسی دەکات بڵێ ئاماژت بۆ دەکە ساڵنامەی کۆچی ینی پەیوەندی دیارە بە مانگەوە ساکەواتە ساڵنامەی قەمەری مانجی مامسە لە وڵاتان هەیە ینی لە وڵاتانی ڕۆژهڵاتیان ڕۆژهڵات ڕۆژ ئاوایە پشت ببستن بەم ڕۆژ مێرە یان کە کاتێ ئێمە لە ڕۆژهڵاتە بە بەردەوام لەوانێ پشت بەیەک جار بێجگە لە چەند وڵاتێکی عربی نەبێ وابزم تەنها سعودیە پشت بە مەسیحەکان بە شەمسی ئیش دەکەن مامەسا دەبینین ئێمە ساڵنامەی دیکەمان هەیە وەکو ئەوی ساڵنامەی ئێرانی هاتاوی ئەو چ جیاوازێکی هەیە لەگەڵ ساڵنامەی زایانی ئەوش مەسلەیەکی ترەکە تێدا ساڵنامەی ڕۆمانیشە بۆ ڕۆمی قدیم کوردی خۆمان پیاوە پیرەکان لیان پرسیڵێن ڕۆمی تەقویمی ڕۆمی تەقویمی ڕۆمی چە تەقویمی ڕۆمی سەتای ساڵ دەست پێکە لە سیانزە یەکەوە دەست پێکە لە سیانزەوە دەست پێکە ئەو بۆچی ئەو لەبەرەوەی کەەوە کەنیسی شەرقی خۆی ئێستا گەر ئێستا ئەڵێن ئیسا علی سەلم لە 25 دوانزای لەدایک بوو بێ لە حوتا ئیکن حو دوای حوت ڕۆژێکن بە سەری ساڵ دوای حوت ڕۆژ کەکا یەکی یەک ئەیکەنە سەری ساڵ ئەوە ئەوە ئەوە پرۆتستانت و کاسۆلیکەکان و ئاڵێن بەڵام ئەرتۆ دۆکسەکان ئەڵێن لە حوتی یەک ئەوانەکەن بە حوتی یەک ئەڵێن حوتی یەک لە دایک بۆ و لا دوای ئەوە سەری ساڵەکان دەست پێکەن کەواتە زائیدەن حوتی تر زای شەشی تر ئەکاتە سیانزە لە لای ڕۆمەکان لە سیانزە یەکە ساڵ مانگ نیو ئەبێتەوە لە تەقویمی فارسیەکە لە 21ی مانگەکەیە نوێ ئەبێتەوە لە ئێستای مەسیحەکانە لە یەکی یەکە نوێ بێتەوە کوردی شەرۆک و فارسەکە لە بیستوەکە نوێ بێتەوە بەس مەبەستمەوە بوو هجری تایبەتە بە ئاینمان تایبەتە بە دینمان بەو معانیانە بەڕاستی زۆر خزمەت ئەکات ئەتوانین سوودی لێوە بگرین لە خاڵش دیکە دەوەستین باخ پێدانی ڕۆژ ئاواییەکان بەسەری ساڵی زانی یعنی بە شێوەیەکی ڕادەبەدەر ئێستا دەبینین کە چەند ڕۆژێک لە وڵاتانی ئەوروپا داوامەکانی قوتابخانەیە کۆمپانیایە داوامی حکومی هەموو بێکجار ئەوستێ یعنی بەغدانەکانن وەکو دەتوانم بڵم لە جژنی نەتەوەی لە هەموو جژنێکیان گەورەترە یعنی لوتکەی جژنەکانیان لە سەری ساڵە ئەمە لە چی هاتوو ڕاستە ئەتوانین بڵین سەری ساڵ لە هەر شوێنەکە بۆنەیەک تایبەتی بەخۆیانە و ئەبێ بێنی پیرۆزیان بێ بەڵام کەی بیتۆ سەر ئەو هۆکارانە بدۆزیتەوە زۆر جا ئەوتریانی ئەم ئەم بایەخ پێدانەی کە ئێستا ڕۆژ ئاوا هەیەی بۆ کاریگەرەکەی بۆ ڕۆژهڵاتی مەشا هاتووە و کاریگەری هەیە لە بەرەوەی کەوا لە ڕێگەی کەناڵی ڕاگەیاندون و لە ڕێگەی ئەوەی کەوا هەر کەسێ دەسەڵات دار بوو بێ سەردەمێ سەردەمانێکی تر وەکو باسەکەن کە ئیسلام لە سینەوە تا ئەندەلوز بووە تەقویمی قەمەری کاری پێکراوە بایەخی پێدراوە نیشانە و دروش و سیمبڵە ئیسلامەکان بایەخی پێدراوە ئەمانە هەمووی کاریگەری خۆی هەیە ینی کێ باڵا دەست بوو بەسەر جیهانە کەلتورەکەشی باڵا دەستەبێ ئەتوانی بڵێ ئێستا کە بایەخدەم بە ساڵی زینی لە لای ڕۆژئاوا بەشێکی تری جیهانیش ئەگەڕێتەوە بۆ سێ هۆی سەرەکی خۆیان ئەڵێن یعنی من ناتوام لە خۆمە قسە بکەم خۆیان ئەڵێن هۆکاری یەکەم ئەگەڕێتەوە بۆ هۆکارێکی کەلتوری ینی هۆکارێکە کەلتوریە کە ئەم مەسئلەیە لەکەیەوە سەری ساڵی زینی ڕێکخراوە لە سەدەی چواری زینیەوە یانی وە پاش تێپەڕبوونی 350 ساڵ بەسەر لەدایک بوونی ئیسا علی سەلەمە اینجا ئەم مەسەلیان ڕێخستۆتەوە نە سەردەمی ڕۆمانەکان و ئەوەی کە تۆ بینیت لە یارانی ئەشکەوت و سەردەمی ڕۆمانەکان و چەسانەوەی مەسیحەکان کار بەوە نەکراوە لە سەردەمی ڕۆمانەکانە کار بە تەقویمی ڕۆمانی خۆیان کراوە بۆیە ئەتوانی بڵێ 25 دوانزە ڕۆژی لەدایک بوونی بێ خۆ پێشی یەکی یەکە کاوانە ئە 25 دوانزە ئەو کاتە 25 دوانزەی چەند بووە وای ساڵەکە چەند بوون ساڵەکە 25 دوانزی 1950 ڕۆمانەکان بووە مانێ ئەو کاتە ئیش بەڕکە تەقویمی ڕۆمانی کراوە ڕۆمانەکان کرد ئیشان پێکردوە دوای 350 ساڵێک لە سەدەی چواری زینی کار بەم نەکراوە ئەمە کەسە پێوەترێت تەقویمی زینی ئیتر وردە وردە لەگەڵ ئەمەیە ئەم مەسلەیە وەکو کەلتورێک هاتووە ئیتر دوجار شتی بۆ ئیزافا بێ ئەمەیە کە ئێستاکە ئەیبینی بۆ نمونە بڵێ ینی شەجەڕی میلات ئەم دارێکی ئێستا گڵۆپی پێوە ئەکرێ و دائەنرێ ئەمە عمری 400 ساڵە 4 ساڵە بە دقیقی ئەتوانی بڵێ ینی یەکەم شەجاری میلادی کە کرابێت 1650 دەرکەوتو ئەوە ئەوەش هەر شتێکی تازەیە بابا نوئل بابا نوئل نەبووە بەڵێ سانتاکر نەبووە چونکە بڕۆ مووقعی حکوومەتتی ئەلمانی مووقعی ڕسمی حکوومەتتی ئەلمانی باس دەواکە ئەڵێ سانتاکرۆس بەم شێوازە نەبووە ئەمە مشتێکە بۆ یەکەمین جار ئەم ئەم شخصە بەم شێواز و کلااو و سوور و ئەم ڕیشە سپیە ئەمە شتێکە چێدای هێنا یەکەم جار ئەڵێ ئەم شتە لە 1970 یەک دەرچوو ئەم ئەم ڕسمە ئەم دیمەنە ینی ئەوش دو و شتێکە دو ساڵێکە کەمتر کەمتر لە دو ساڵێک 150 ساڵێک ئەمە دەرکەوتووە ئەوە بۆ یەکەمین جار لە ڕۆژنامەی هار پرێسدا لە 1970 ئەم دیعاە دەرچوو دیعاە بۆ بۆ شەریکی کۆکاکۆلە دوجار بەکارێن هێنا بۆ بۆ ئەو شێواز بۆ بۆ ئەمیادە لەبەرەوە ئەمە هۆ کەلتورە ینی کەلتورە لەو وڵاتە بۆیە بایەخی پێدە بێگومان هۆیەکی تریشی ئەتوانی بڵێ هۆکارێکی ئابووریە هۆکاری ئابووری مەسئلەی سەری ساڵی زینی ئێستا بۆتە هۆکارێکی ئابووری زۆر گەورە لە جیهاندا ئەزانی بەریتانیا ئەڵێ ساڵی سەری ساڵی 2010 سەری ساڵی 2010 کە چوو ساڵێک لەمەوبەر چەندێک داهات بووە بۆ بۆ بۆ خەڵک چەنێ پارەی سەرف کردووە خەڵک چەنە شتی کڕیوە 15 ملیار جنەیه ئستەرلینی خەڵک شتی کڕیوە 15 میلیارد جنێهی ئیستەرلینی بیکە بە دۆلار وانە ئەچی بۆ 25 میلیارێک 25 میلیارد دلار میزانی دەوڵەتانە هەر هاوڵاتیەکی بەریتانی بەپی معلوماتی بەریتانی بەڵێ 400 جنێ سەرفەکە لەم یادە ئەم شەو بۆ ئەم یادەیان لەم هەفتەیە یا پێویستی بەوەندە ئەبێ ینی نزیکەی حوتەشت وەرەقەیەک سەرفەکە ئەگەر دو میلیارد مەسیحی لە جیهاندا هەبێ بۆ نمونە لە 6 میلیارەکەی نیو ملیاری بکە بە یهودی و ملیار و نیوێکی بکە بە مسلمان و دو ملیاری بکە بە بێ باوەڕ بیا بە ئاینەکانی تر باوەڕیان هەیە دو ملیاری بکە بە مەسیحی وانە دو ملیار لەسەر هزار دلار دو تریلیۆن دلار مەسرفە بێ ینی ینی خەڵک ئەوەن دەشتا ئەکڕێ مەمالیەکی خەیاڵیە لەم مەسلەیە شەجاری میلات چەنی تێچی هەموو ماڵێکەتی کێکی کریسمس مەسەەن چەنی تێچێ ئەمانە گۆڕینەوەی کارت و SسMS و نامە بۆ یەک نردن و ئەمانە چەنی تێچێ ینی ئەمە لە ڕووی اقتصادی شۆ مەسلەیەکی گرنگە کەوتەمامسە بۆنەیەکی ئاینی هەیە بە لێکدانەوەیەکی کللتوری ئابووری خرج ینی کاری پێکرد من بۆ ئەڵێم سێمیش هۆکاری ئاینی بەڵام هۆکاری ئاینی تازەتین ڕاپرسی هۆکاری ئاینی ئێستا لە ئەوروپا ناتوانانی بڵێ هۆکارە سەرێکێکی ئێستا بۆتە ئاینی چۆتە دواوە بەڵگە ئەوش قسەی من نییە بەڵگە ڕۆژنامەی تەلگراف تەلگرافی بەریتانی ئەمڕۆ کە قسەی تێداکەین سیوەکی دوانزەوە نیە پێشی هەفتەیەک پێشی نۆ ڕۆژ باشتر بڵێ پێشی دە ڕۆژ بیستویەکی دوانزە بیستویەکی دوانزەی 2010 دە ڕۆژ لەمە و پێش تەلگرافی بەریتانی ئیسیفتایەکی کردووە لە نێو خەڵکەکەدا ئەڵێ ئەم سەری ساڵی کە ئێمە ئەیکەین لای تۆ مانایەکی ئاینی هەیە لە پێنج کەسا یەک کەس ئەڵێن ڕەتی بە ئاینەوە هەیە چوارێن ئەڵێن نیەتی ئەنی لە بیران چۆتەوە کە ئەمە پەیوەستە بە یادی لە دایک بوونی ئیسا علی سەلام ئەی ئیسا لە دایک بووە و هەندێک ئەڵێن خوایە و هەندێک ئەڵێن کوڕی خوایە بڕات بەم قسەی هەیە لە سەهشتی گەنجانی تەمەن شانزە هەتا بیست و چوار بەپێی تەلەگرافی بەریتانی کە پێشی دە ڕۆژ کراوە نەتیجەکەی دەرچووە لە سەتا هەفتا و هەشتی تەمەن شانزە بۆ بیست و چوار ئەڵێ قەنەعەتمان بەم شێوازە نییە کە لە ئنجیلا ئەڵێ ئیسا ئاوا بەم شێوازەیە کوڕی خوایە و یان خوایە و قەنەعەتمەنی ئەنی کاتە هۆکارە ئاینەکە چۆتە دواوە ئێستاکە هۆکارە کەلتوری و ئابوووریەکەی بۆیە سایتی ڕسمی حکوومەتتی ئەڵمانیش ئەڵێ ئێستا بۆ بە مەسلەیەکی کەلتوری کۆمەڵایەتی ئەم یادر لە ئیم بەرە بایەخەکە هەموو ئەم ئەم شتانی زیاتر هەیە بەغ پێدانی لە کۆمەلگاکانی ئێمە کۆمەلگای ڕۆژهڵاتی کۆمەلگای ئیسلامی بۆ سێگەڕێتمان مساهر تاسیراتی ئەو غەزۆ سەقافەکە باز دەکەین یان تاسیراتی ئەو کولتوری وانە یان زاربوونی کولتوریوانە بەسەر کۆمەلگا ڕۆژهڵاتەکان بە دڵنیایی ئەوەیە چونکە ئەگەر تەماشا بکەیت تۆ بێ هۆکارێکت هەبێ بێ هۆکارێکت هەبێ بۆ ئەوەی کە تۆ یادێک بکەیتەوە هەر ئەوە کە ئەوە سەری ساڵە من نتوانم بڵێ بەەوە توانی بڵێ ئەوەندەی پەیوەندی بە ئێمەەوە هەبێ سەری ساڵی ئیداری و کارژێڕیمانە ئێمە پێویستیمان پێ ئەبێ چونکە تۆ سەری ساڵێکی سابیتی جێگیرت پێویستە بۆ ئەوەی کە کاروبارەکانی خۆتی پێ بکەیت چونکە سەری ساڵی کۆچی سەری ساڵی ئاینیە بۆنە ئاینەکانی پێڕێکە خرێ بەس ڕەنگە بۆنە یا بە بڵێم کارە ئیدارەکانی پێ ڕێک نەخرێک هیجری لەبەرچی لەبەرەوەی تو ئێستاکە ئەلان بڵین پێشی چەند ڕۆژێک پێشی دووسێ ڕۆژێک سەری ساڵی کۆچیت بووانە مانەی لەم کاتەیە سەری ساڵی کۆچی کەوتە ناو زستانەوە ئەگەر تێ باجی ئێستا لە کۆتا لە مانگی دوانزای حکوومەت باج و ئەوانە لە خەڵک وەرەگرێ جەردی سەنەوی خۆی ئەکاوانە باج و شتەکان وەرەگرێ لەو کاتە تۆ پێ باز لەسەر زراعەت وەرگری نازانی هێشتا زراعەت دەرنەچۆ نازانی گەنم و جۆ چۆن نەبێت چۆن نابێت چەنی لێوەرەگری لە خەڵکەکە بێت چاوەڕێ بکەیت بۆیە لە سەردەمی ئەمەویەکانەوە ئیمامی بەیرونی لە کتێبی ئەلئثار الباقیاڵێ مسلمانانیش لە زمانی ئەمەویەکان و پێویستیان بە جگە لە هیجری پێویستیان بە شتێکی تر بووە بۆ ئەوەی کە ژیانی ڕۆژانی پێینکەن لە ڕووی ئیداریەوە بۆی جێگیر بێ ئەو کاتە پشتیان بەزانی نەبەستەوە سوکە ئەو سەردەمە چون پشتیان بە نۆرۆز بەستوە بە بە ساڵنامەی کوردی و پارسی بەستووە کە بە کەڵکیان هاتووە لە 21 سێکە مانێ وای ئەمە زیاتر بۆ ئێمە مەسەلە ئاینەکە نییە بەقەدەر ئەوەی کە بۆ ئێمە مەسلەی ئیداریە مامسە دێنە سەر بابەتی سەری ساڵی کۆچی کە چەند ڕۆژێک لەم بەر بەڕێمان کرد کەم پایەخ پێدانی مسلمانان بەم یادە بۆچی ئەگەڕێتەوە یانی ئەمە بینیمان لەوانەیە ڕاگەانەکان ڕۆڵە هەبێت لەم بابەتەوە بەڵام ئەمە هۆکارێکی کولتوری هەیە دیسان یان هۆکارێکە کە ئێمە ئەوەی ئاینیمان سەقافی ئاینیمان لاوازە بەرامبەر ئەم یادانەی خۆمان ئایا بۆ تێگەڕێت دوهۆ یەکەمیان وەک چۆن ئەڵێ هوەری فەنیە ئەوی تریشان چۆن ئەڵێ ینی تایبەت و زاتیە ئەگە بگەڕێتەوە ئێمە ئەبێ بڵێن بەراورد ئەها بزانە خەڵک ئەم بەراوردە لە کوێ دروست بوو ئێمە خاڵن هەندێک بایەخەدەین بە ساڵی زینی بایەخ نادەین بە ساڵی کۆچی ئەم بەراوردەکەی پێ بوو ئەم بەراوردە ئەم دوو سێ ساڵە پێ بوو بۆ چونکە سەری ساڵی کۆچی پارەم کاتە چووە نۆی یەک وانە وانە ئەم ساڵ هاتە نز 29 ساێ هەر نزیکە بە بەردەوامی ئەم ئەم ئەم سێ ساڵە کۆچی نزیکی زینی بۆتەوە لەگەڵ ئەم شێوازەیە کە باسی ئاهنگەکانەکرێ و باسی ئەوواکرێ ئەم بەراورد خۆی نابێ بەراورد کرێ بەراورد لە ڕووی ماناکان و دەلالەتەکانی ساڵی زینی و کۆچی نابێ بکرێ چونکە دوو بۆ نەیجان ئەوە ئێمە نین بایەخمان نەداوە بە ساڵی کۆچی بەڵکو بایەخشمان داوە بەڵام چۆن لە ڕوویەوە ساڵی زینی ناوەکەی بەخۆیەتی زینی ینی میلادی ینی چێتیا لە دایک بوو ینی ئیسا علی سەلام وانێ تۆ لێوەچی ئەو یادە لێوە دروست بووە ئێمە سەری ساڵی کۆچیمان پەیوەستە بە کۆچکردنی پێغمبەر درودی خۆی لەسەر لە مەکەەوە بۆ مەدینا یا بەواتایەکی قورآانی کۆچپێکردنی ئێمە نابێ جلدی زیاتی خۆمان بکەین ئێمە نابێ بڵێن بایەخمان نەداوە بە بۆنەی کۆچ نا بایەخمان داوە بەس ئەم ئاهەنگەی بۆ یادی لە دایکبوونی ئیسا عليهەی سەسلام ئەکرێ ئێمە بردومانەتە ئێمە سێ خۆشیمان دەرهێناوە ئێمە چوار بۆ نەمان هەیە سیانی ئاهەنگی تیا ئەجێڕین ئەمیان بیرکردنەوە و عیبرە و پەندی لێوەر ئەگرین کە سەری ساڵی کۆچیەکەمانە ئێمە جەژنی ڕۆمەزانمان هەیە وانە ئێمە جەژنی قوربانمان هەیە هەمووی ئاهەنگە ئێمە ڕۆژی مەولودمان هەیە ڕۆژی مەولود سربەرزیە بۆ خەڵکی کورد و کوردستان کە کورد بۆ یەکەمین جار ئەو یادەی داهێناوە دقیقتریش بۆ هەولێر کە هەولێر لە هەولێرە ئەو یادە کراوەەوە کەوابێ ئێمە لە ڕۆژی لە دایکبوونی پێغمبەر علی ساتەوە سەسلام چی ناکەین هەموو شتێکەکەین ئەینی بازارە ڕازێنیتەوە هەموو ئەم شتانە و جەماوەر هەموو ئەم شتانە ئەک کەواتە ئەی جەژن لە ڕەمەزانە ئەی لە قوربانە ئەوانە ڕۆژە خۆشیەکانمانە هەموو ئاهنگەکان ئەچیتە بازار بازار ئەڕێگە نییە کوردەڵێت دەرزی هەڵبی ناکەوێتە ئەرز ئەم بایەخ پێدانە بە ڕەمەزان بایەخ پێدان بە جژنی قوربان بایەخ پێدان بە ئەمە هەمووی بۆ نەخۆشەکانمان جا کردوێتەوە لەبەرەوە ئەم یادی سەری ساڵە میلا دەکە و سەری ساڵەکە هەمووی بەیەکەوە هەیەونیەتی مەسیحی ئەو ڕۆژەی هەیە تێکەڵی کردو ئەو هەفتەیە هەیە تێکەڵی کردووە لەبەرەوە مسلمان نابێ ئەو بەراوردە بەو شێوازە بکە وەکو مسلمانش بایەخیداوە بە بۆنەکانی خۆی ڕۆژی لەدایکبوونی پێغمبەر ببینە چیەکە ئەلێ سادۆسەلام معجزە عیسا علی سلام ئەوەیە و توبری و ئەکمە هەوەل ئەبرەسە یعنی دەست پێهێنانی نەخۆشەکان و چاکردنەوەی نەخۆشەکان عیسا عليهەی سەسلام و ئەو حیلمەوتا بئیدنیلا ئەمەش مەسلەی زیندوکردنەوەی مردوەکان هەر بە ئیزنی خوا کەواتە مەسلەیەکی گرنگ بۆ ئێمە دێتە پێش ئەویش ئەوەیە پەیامی عیسا عليهەی سەسلام زیندوکردنەوەی مردوەکانە چەند ئینسان ئێستاکە وەکو باسمان کرد لە بەرنمەکانی تررا چەند ئینسان هەیە ئێستا زیندووە بەڵام ناژی ینی بە معنای ژیان لە ژیان تێنەگەشتو هەر ئەوەیە زیندووە و وجودی هەیە پەیامی ئیسا عليهەی سەسلام پەیامی چاکردنەوەی نەخۆشەکانە چەند نەخۆش ئێستا لە دنیادا هەیە پێویستی بە چارەسەرکردە بەرەوە ئاهەنگگێڕان ئەبێ بەو مانایانە ببواە ئێمە دەبێت کار لەسەرەوە بکەین ینی واقعەتی سەری ساڵ بۆ ئەو خەڵکە ڕوونکەینەوە جیان بدەینەوە بەرامبەر سەری ساڵی زانی کە ئەمە بۆچی ئەم یادە ئەەکەی ئەوە ئەمە علاقەیەک لەگەڵ پێغمبەرێکی دیکەی خی گەورە دروستەکەنەوە کە ئیسا خاڵێکی تری زۆر گرنگیش ئەوەی یادەکان لە ئیسلامدا ئەبێ مانایەکی هەبێ یاعی لە ئیسلامدا کە دێتە سەری ساڵی کۆچی ئەو ڕۆژەیە کە پێغمبەر دوو دوخوای لەسەر کۆچی تیا کردووە ئێمە ئێستا کە بەڕاستی لە ئیسلامدا شتێک نییە بە ناوی کەلتوری ئاهەنگجێران عیدمینات بۆ مناڵ وانە نیە ئەو شتە بۆ نییە چونکە لە ئیسلامدا ئەڵێ نابێت کەسێک ئاهەنگی بۆ بگێڕی هیچی نەکردووە ئەخ مناڵەکەی من و تۆ هەموو مناڵێک کە دێتە بوون دەستی ئەو منداڵە چییە لەوەی کە دروست بووە دەستی هیچ لە هیچانی هیچ دەستی تێدا نییە بە خوت و خۆڕای تۆ ئاهەنگێکی بۆ گێڕی دیاری پێ بەخشی لەسەر شتێک کە دەستی خۆی تێدانە فێری چیەکەی فێری ئەوەیەکەی کەوا سوپاس بکرێ و شتیشی بدرێتە هیچی نەکردبێ وانە بەڵامەکەتۆ بۆ بە بۆنی ناجحبوونیەوە هەموو کۆتایی ساڵێکی خوێندن دیاری بیتێ کارێکی باشەکەی لەبەرو جەژنەکان لە ئیسلامدا کە ئاهەنگی تیا ئەژێڕین ئەبێ کارێکمان ئەنجام دابێ ئەو کارە چیە کە ئاهەنگی تیا ئەژێڕین ئەو ئەو کارە ئەوەی ئێمە بە ڕۆژوو بووین لەبەرۆ شکری خوا دەکەین سوپاسی خوا دەکەین جەژن دەجێڕی ناوی جەژنی فترا یعنی ڕۆژی ڕۆژوو شکاندن جەژنی ڕۆژوو شکاندن ئیتر کەخوا تۆفیقی داین توانیمان سی ڕۆژ لە پێناوی خوا بە ڕۆژوو بین ئەویتر حەجە لە دوای حەج و زائیدن قوربانی کە خی گەورە ڕەحمی پێکردین خەڵکانێک لە سەردەمی ئیبراهیمە کوڕی خۆیان ئەکرد بە قوربانی خوددا ڕایگررت ئیدی بەوەی کە ئیترە بێ مەڕ و ماڵات و وڵاخی بەرزە بکەی بە قوربانی ئەژنا بەڵێ هەتاوەکو سەردەمی پێغمبەر دوو دیخوای لەسەر و پێش سەردەمی پێغمبەر ئاسا سلام ئەم مەسلەی هەرما بوو عبدولمطلیب یەکێک لە نەزرەکانی ئەوە بوو ئەگەر کوڕی بێ بیکە بە سەری ببڕێ بیکە بە قوربانی کە عبدوڵا بوو دوای سە وشتری لە جیاتی ئەوەدا بۆ ئەوەی کە نبێ مەبەستم چێ بەستمەوەە ڕاگررتنی قوربانیدان بە مرۆڤەکان شایانی ئەوەی ئێمە جەژنی بۆ بژێڕین لەبەرەوە جەژنجێڕان لە ئیسلامدا بێ کارێکمان ئەنجام دابێ کارێکمان ئەنجام دابێ عیباەتێکمان ئەنجام داوە ئەجا ئێمە دێن جەژ نەجێڕین بڵ مامسە کاتی ئێمە دەبینین سەری ساڵە کۆچیەکان لە وڵاتانی ڕۆژهڵاتی لە وڵاتانی ئیسلامی دەکرێت بە ئۆتڵەیە کە داوامی تێدا نابێت ئایا غەدرکردنێک نییە لەم ڕۆژێک لە کاتێکە هیچ دەرسێکی تێدا لێ وەرناگیرێت تەنها ڕۆژێکە مرۆڤەکان نازان بۆچی ناچن بەڕاست مەسلەی زانینی ئاماشەکانی پشتی هەر بۆنەیەک بۆ ئێمە گرنگە چکۆخواستوانەوە تەعاە بە موسا ئەفەرمی عليه سلام وەذەکرهم بئیام الله یعنی تۆ بەنی ئیسرائیل بیریان بخەرەوە بەچی بئیام الله مفسرین ئەڵێن هەموو ڕۆژەکان ڕۆژەکانی خوانین با ئەی ئەیام الله کامەیە ئەیام الله ئەو ڕۆژانن کەشتی گەورێکیان ڕۆدا ئەو ڕۆژانن کە شایانی ئەوەی ئینسان پەندی لێوە بگرێت تۆزانی سەری ساڵی ڕاستەقینەی تۆ من و خەڵکێکی تر زۆر جار چییە تۆک زۆر گرنگە ئەو ڕۆژەی بۆ یەکەمین جار نوێژی تیادەکەی سەری ساڵی ڕاستەقینەی تۆی بەڕاستی لە سەری ساڵەکان زۆر گرنگە سەری ساڵی کۆچی زۆر شتمان پێڵە سەری ساڵی کۆچ پێکردنی پێغمبەر عليه سرات وسلام ئەمانگەرند و سەر و مەسلە گرنگەی کە قورآان ئەڵێ کۆچ پێکردنی خەڵکی لەسەر خاچی خۆی بە زۆر و دەرکردنی یەکسانە بە مردن ئێستا لە کۆی 6 میلیارد بەشەری ئەم سەرزەمینە 1 میلیارد ئاوارە هەیە لەسەر ماڵ و حاڵی خۆیان نین ئەوە تاوانێکی زۆر گەورەیە ئێمە لە یادی پێغمبەر کە کۆچی کردو لە سەری ساڵی کۆچی سەری ساڵێکە بۆ خەبات و بۆ ئیشکردن بۆ بۆ بۆ بۆ هەوڵدان کە دێمە سەری دواتر لەبەرەوە سەری ساڵی کۆچی پێمانەڵێ ئەلم تەڕە إلى الذين خرجوا من ديارهم وهم ألوف حذر الموت فقال لهم الله موتوا لە ئاەتێکی تردا پەیوەستێ بەم ماسە مەبەستم مەبەستم ئەوەیە کە خەڵکێ دەرەچێت لە ترسی مردن ماڵ و حاڵی خۆی بەجێ دێڵێ و بە هزارەها کەسیشن خوا فەرمێ موت و لە ماڵ و حاڵی خۆتان بەجێ بێڵن دەرچن کەواتە لێرە مفەستی ئەڵێن یعنی خۆکوشتن یەکسانە بە وازهێنان لە ماڵ و حاڵ ئەمە بەڵگەیە ئەمە پندێکە کە بێت سوودی لێوەر بگرین ئێمە دەستمان نەچێتە ئەوەی خەڵک لەسەر قاچی خۆی دەکەین لەسەر بیر و بۆچوونی سیاسی لەسەر بیر و بۆچوونی فکری نەتەوەیی مەذهبی هەموو ئەمانی کە بەداخەوە تا ئەم ساتە وەختش تا 2006 لە عێراقدا ئەدبینی ئەمان کەوتە پندوەەر نەگیراوە لە ساڵی کۆچی یاک ساڵی کۆچ پێکردنی پێغمبەر ساڵی کۆچی پێمانەڵێ فقرای مهاجرین لە کاتێکا دەوڵەمانی زۆری تیا بوو مفسرینێک ئەڵێن هۆی چییە خواوە ئەڵێت دەرکردنی خەڵک لە ماڵ و حاڵی خۆی یعنی لە سفرەوە دەست پێکردن ئەی لە بیرت نییە عبدڕحمانی کوری ئەوف لە مدینەوتیان فلان برای توێ وتر ئەو تۆ ئەژێنێ ئەو ئەوە وزینا ڕێگەی بازارم پێ نیشاندن لە سفرۆ دەستی پێکرۆ جارێکی بە دوای پندەکانی سەری ساڵەکان من گەشتومەتە ئەوێ کە پندەکانی سەری ساڵ پندەکانی سەری ساڵی کۆچی ئەوەیە کە پێتەڵێ دەرکپێک دەرکردنی خەڵک لە ماڵ و حاڵی خۆی مردن ئەوەیە کە پێتەڵێ دەرکردن لە ماڵ و حاڵی خۆی خەڵک دەرکردن هەژارکردنی خەڵکە ئەمە ئەمەش گرفتێکی ترە کە خەڵک هەژار بوو تووشی سەدان گرفتی تر ئەوەندەی مانای واتایی هەیە ئەو دەمانای ئیداری و ئەوەندە بەڵێ فعلەن ئەکرێت سوودی ئیداریشی لێوەر بگری بەڵام لە هەمان کاتیشدا زیاتر ئمە مانە ئاینەکانی کۆچمان پێویستە بەڵام ئێستا من کە ئەمڕۆ سەری ساڵە یعنی ئێستا ئێمە مانای نە ئیداریمان وەگرتووە دیسان لە سەری ساڵە زایەنەکەشمانە واتایەکەمان وەگرتو ئمڕۆ خەڵکێک لەوانەیە ئاهنگ جێڕە نازای بۆ ئاهنگ ڕاستە کەواتە سەری ساڵی کۆچی بایەخپێدانی لەلایەن دەسەڵاتەوە لەوە ئەگەڕێتەوە کە بایەخپێدانەکەی بەشێکی بریتە لە بە کارپێ کارپێکردنی کە بەڕاستی بەداخەوە توانم تام ساتە وەختە بڵێم یان لە کوردستانی عێراقدا مەسەرەن ینی تۆ حزب ئیسلامەکانیش و یەکێتی زانایانیش و ئەو قافیش و هەمومان ینی کوا کار بە ساڵی کۆچیەکەین یا بە مانگە قەمەرەکانەکەین وانی کۆچپێکردنی خەڵکو دەرکردنی لەسەر خاچی خۆی وەک ئەوەی کە ڕوویدا لەگەڵ پێغەمبەر و یارانی چی بوو پێچەوانەی ئیرادەی خوای ئەوە خوایە بڕیاری داتۆ لەسەر ئەو خاکە دروستکە و لەو هەولێرە و لەو شارە یەکێکی تر لە شارێکی تر یەکێکی تر لە وڵاتێکی تر لە شوێنێکی تر ئەوە چێە ئیجازە بەخۆی ئەدا لە جیاتی خوا خەڵک نەقلکە بڵێ ئەمە شوێنی تۆ نییە لنخرجنکم من ارضنا او لتعودن فی ملتنا تۆ کێی لە جیاتی خوا بڕیارە دەی ئەوە شوێنی تۆ نیە وڵاتی تۆ نیە و ئەرکی تو خاکی تۆ نیە و ئەبێت تۆ بڕۆیتە فلانە شوێن و بڕۆتە شوێنێکی تر ئەو ئەو بەڕاستی خۆخستنە جێگەی خویە هەر کەسێک کە بڕیارەدا کەسێک دەرەکات لە ئەرزی خۆی و لە خاچی خۆی ئەوە خویە بڕیاری داوە ئەوە خویەکە حەکیمە و بە حکمت تۆی بۆ ئێرە دروست کرد لەم شوێنە تۆی پێویستە ئەگە ئارەزوومەندانە خۆت شوێن ئەگۆڕی ئەوە مەسلەیەکی ترە بەڵام ئەگە خوا مەبەستی پوو بە خۆڕایی و بەبێ حکمت نییە کەسێک لەوێ دروستەکە و کەسێکی تر لە شوێنێکی تر دروست دەکە بۆیە خی گەورە فەرمێ وهو محرم عليكم إخراجهم إخراج کردنی خەڵک دەرکردنی خەڵک لەسەر خاک و ماڵی خۆی حرامە حرامیش ئەزانی لە قورآاندا و لە ئیسلام دەچمانەیەکی گەورەیە سەری ساڵی کۆچی پەندە بۆ ئەوەی کە ئەمە خەبات و تێکۆشان زۆر کەسە لە خۆزگەم بە یاوەرانی پێغمبەر علی سا سلام خۆزگە لەگەڵیان بوو مای هجرتم کردا هجرت ماوە ئێستاکە پێغمە ساوسان کە هات فەتحی مەکەی کرد ئیتر مەکە تەواو بوو گەڕایەوە گەڕانەوە بۆ مەکە لەوێ فەرمووی لا هجرەتە بعد الفتح تازێتر کەس نیە بۆ مدینە وانە بڵێ بن لە دەستی بێ باوەڕ و مشتێک ڕام کردو تازە هجرت تاوا بوو بەڵام ئەی بە دیری هجرت چیە وەلاکن جیهادون وە نیە نیەتهێنان لەسەر ئیشکردن و جیهاتکردن جیهات بەمانای خەبات جیهات لە وڵاتی مسلمانە یعنیی جیهات لە نێو وڵاتی مسلمانانە داگیرکەر نێتە سەرت و داگیرت نەکات ئیتر بریتە لە جیهادی قسەی خێر بریتە لە جیهاتکردنی وشە وەخوا فەرمی وەجاهد هم بهی هاەکە چییە ئەی بالقورآنی وجاهدهم به جهادا كبيرا هەر ئەوە کە ماناکانی قورآن بخیتە ڕوو هەر ئەوە کە مانا جوانەکانی ئیسلام بخیتە ڕوو لە نێو کۆمەڵگەدا ئەوە خۆی خوا ناوی ناوە جیهادن کەبیرە ئەوە جیهادی گەورێ کەواتە ئەم کارەی کە من و تۆ و خەڵکێکی تر و خەڵکێکی تر ئیکا بۆ بە هەر شێوازێک ئەمە ئەمەک ئەمە ئەمە لە جێ ئەو هیجرەتێ کەواتە لێرۆ بۆ دەردەکەوێ جێگەی هجرەت پندوەرگتن لە هجرەت ئەوەیە ئەگەر ئێمە ئەمانەوێ ئەجری هجرەتی ئەوانەمان ببێ ئەبێ ئیش بۆ ئیسلام بکەین مانە جوانەکانی ئیسلام بخینە ڕوو خەڵک ئاشنا بکەی بەندەکانی خوا خەڵکی خوا ئاشنا بکەی بە دینی خوا ئەم ئەم ئەرکێکی زۆر گەورەی خی خی گەورە ناویناوە جیهادن کەبیرە جیهادی گەورە ئەمەیەکە جیهادی وشە و خەباتی وشەیە پندەکانی ساڵی کۆچی پێمانەڵێ کە مەسلەیەکی زۆر گرنگ بۆ ئێمە بریتە لە مەسلەی پەڕینەوە لە خراپەوە بەرەو چاکە پێغمبەر فەرمووی والمهاجر و بە تعریفێکی تری ئێستا والمهاجر و منهجرە مانەها الله عنه هەر شتێ خوا ئەڵێ مەیکە تۆ مەیکە بووی بە مهاجر هجرە ئەمە لێرەوە ئەڵێ ئایا ئێمە عیبرەتمان وەرگرت لە سەری ساڵی کۆچی یان زینی یان هەر سەری ساڵێکی تر ئەڵێن زانایانی زمان لە عەربیا ئەڵێن عیبرەت لە عبرە یعبڕ و عیبارە و ئەم گەشتۆتە ئەوێ ینی مشتەقات و داتاشراوەکانی عیبرەت عبورە ئایا ئێمە لە خراپەوە عبورمان کرد بۆ چاکە ئایا ئێمە لە سیفەتێکی خراپەوە عبورمان کرد بۆ ئەوتر بەڵێ بەڵێ ئەکاتە عیبرەتمان وەرگرتووە جا لەبەرەوە سەری ساڵی کۆچی هەموو ئەممانە جوانانەمان پێڵێ کە ئێمە هیجرەتکەین لە خراپەوە بەرە و چاکە لە شتە خراپەکان و بەرەو شتە چاکەکان لە شتە ناشینەکان و بەرەو شتە چاکەکان و خەبات کردن لە پێناوی ڕوونکردنەوەی مانەکانی ئیسلام زانینی ئەوەی کە حرامە خەڵک دەرکردن لە خاک و ئەرزی خۆی ئەمانە هەمووی مانای گەوران لە یادی کۆچیە هەموو ساڵێک ئەبێ یادی بکەینەوە تاوەکو بزانین ئەرک ئەرکەکانە تاو نەبوو مامسە دواتەوەری بەرنمەکەمان لەسەر هەڵوێست بێ ئەی هەڵوێستی ئێمە مسلمانان بەرامبەر بە سەری ساڵی زانیان سەری ساڵی کۆچی باهۆر دولایەن چۆن بێت چۆن مامەڵیان لەگەڵ بکەین دواتر ئێمە زۆر جار بینیمانەکە خۆشت پێشتر ئاماژەت بۆی دەر لە کاتی بەراوردکردنی ئەم دوو سەری ساڵە بیرکردنەوەی تونتون لەو لاو لەولا بە دیارەکە ڕاست هەڵێسمان چی هەڵوێست لەوە سەرچاوە ئەگرێ کە خواستوانەوە تەعالا خۆی فێری کردوین ئەوش ئەوەیەکە ئێمە لە دنیادا کە دەژین وای گەورە ئەفەرمە لەستە عليهلەیهم بی مسەیتر ئێمە مسەیتر نین بە معنای یعنی زۆر لە خەڵک بکەین ئەوە ئەرچی ئێمە نییە ئینەما ئەتە مذەکر ئێمە ئەبێ بیرخەرەوە بین هەمومان نمن ینی تۆ هەموو هەموو کاری ئێمە ئەوێ لەم بیر خستنەوانێ ئەوێ ئەوە بە بیری خۆمان بێنینەوە یەکەم ئێمە کە بە خۆمان ئەڵین مسلمان خەڵکێکمان لەگەڵا ئەژی مسیحە خەڵکێکمان لەگەڵا ئەژێ ئەشە جوولەکە بە جوولەکەکان لەوانی ڕۆژێ لە ڕۆژان بگەڕن و وڵاتی خۆیان کە لە عێراق وڵاتی خۆیان بووە ئەوانش دەرکراون بە زۆر ئەوانش ساڵەکانی پنج و پنجاوێک ئسقاتی جنسیان لێیان کردو دەریان کردووە جوولەکەیەکی زۆر هەیە حەزەکە بێتەوە عێراق و خاچی خۆیەتی نەجوولەکە بە مانای دایشۆ جوولەکە جیای لە زای و نزم جوولەکای خەڵکی ئەم وڵاتەیە و خەڵکی ئەم کوردستانەیە و هەولێر و کەرکووکە و سلێمانی و ئەوە ئەوش خاچی خۆیەتی لێرە بووە خەڵکێکی ئێزدیە خەڵکێکی تر هەیە هەر ئاینێکی تر لە کوردستانە هەیە ئەمە خوا بە تۆڵێ لا ئیکراهفی دین وەختێ تۆ بۆت نییە بە زۆر دینی بگۆڕی بۆشت نییە لە بۆنە و ئاهەنگەکانی کە ئەو بڕای پێێتی کەم کەیتەوە ڕێزگرتن لە بۆنە و ئاینەکانی ئەو یعنی هەنێک کەسێ بە ناوی ڕێزگرتن لە ساڵی کۆچی هەنێ قسە بە زینی ئەڵێەوە هەڵێ نابێ ئەمە قسە نابێت لەو حاڵەتەیە یعنی لەبەر سەبەبێک لەو ڕۆژەیە کارەبا هەیە وانە لە سەری ساڵی کۆچی ڕەنگە کارەبانەدا بەڕێوبەرایەتی ناڵم حکومە چونکە ناگاتە ئیشەکە حکومت ئیشەکە بەڕێوبەراتی دابشکردنی کارەبای ڕەنگە لە سەری ساڵی کۆچی کارەبانەدەن وەک پێویست خەڵکە لێو بچی لە سەری ساڵی مەسیحیادایان بۆ لەی کۆچیان نایدەن قسەی خراپەکەن ئەوە باش نییە باش باشەکە لەوێ باش نییە ئێمە پێغمبەر عليه سرات وسلام فەرمی من ئادا دمیەن فقط ئادانی یعنی عزیدانی مەسیحیەک عزیدانی پێغمبەر عليه سلوسن ئێمە نابێ کارێکی وا بکەین بە قسە نابێ چجای کردەوە چجای قسەی خراپ و ناشرینتر لەبەرەوە ئەوە بۆنەی ئەوانە ئەو خۆ نەی وتووە مەسیحەک نەی وتووە وەرە تۆ ئاهەنگ بگێڕۆ وەرە سەرجادە لەگەڵ منە ئەو ئەو ئەو توێتی خەڵکەکە خۆی ڕاو مشکلی خۆیەتی خەڵکەکە بەو شێوازە تێکەڵی شتەکانەکە هەموو ئاینێک ئەبێ بۆنەکانی تایبەت بەخۆی هەبێ هەموو کەس ڕێز لە بۆنە و شتەکانی تر بگرێ لە هەر کەسێکی تر خاڵێکی تر مەسلەیەکی گرنگەکە بۆنەکان یادەوەری تریان لە پشتەوەیە ئەبێ بەو شێوازە بایەخی پێ بدرێ عیبرەت و عبور و پەڕینەوەی تیا بکرێ لە خراپەوە بەرەو باشەکان لە سەری ساڵی کۆچیا وەکو باسم کرد ئەم ئەمەمانەکانەتی لە سەری ساڵی زینە کە بۆ ئێمە سەری ساڵێکی ئیداری و کارگێڕیە لەگەڵ خەڵکێکی تر کە لە وڵاتی ئێمەیاژە سەری ساڵی ئەوانی شەو ڕێزیان لێ دەگرین بەڵام بۆ ئێمە ئێمە بەڕاستی سەری ساڵێکە بێت تای بیر لەوە بکەین ئمە لە ساڵی ئایندەدا لە ڕووی کارگێڕی و دارایی و چاکردنی باری گوزەرانی خەڵک و هەموو ئەمانە چی دەکەین مەسەرەوانی تۆ لە کوردستانی من ئەتوانم کاتێک ئەتوانم منی تاک ئەگەر ئاهەنگم جێڕا کوردستان لە 135 کرێچیە ئەگەر تۆ تۆ کرێچی ئاهەنگی چێ جێڕی تۆ بێت تۆ ینی بوونی خانوویەک بۆ کرێچیەک ئەوە باشترین ئاهەنگە خزمەت گوزارەکان بۆ ئەو کەسە کە پێشکەشەکرێ ئەو خۆی باشترین ئاهەنگە کە تێیدا ئینسان دەتوانێت ئاهنگ بگێڕێکەوەتە ئەبێ بمتە بەشێوەتەمە سەری ساڵی کوردی وەختێک کە نەورۆز دێ بیستویەکی نەورۆز ئێمە ئاهنگ دەژێڕین لەبەر سەرکەوتنی چەساوە و سەرکەوتنی خەڵکی فەقیر بەسەر زاڵماندا وانە ئەبێت تۆ لەو یادێدا بیر لەوە بکەیتەوە چەند عدالت تحقیق بووە وانە ئەمانە ئەیامڵان کە ئینسان ئەبێ بیری تیا بکاتەوە ئەمە ئەو ئاهەنگە لەو پێناوەیە خۆ هەمووی هەر بەڕاستی تەنها و تەنها خۆشی دەربڕین و هەڵپەرچێ و شایی کە ئەو مافی هەموو خەڵکێکە و کەفی خۆیەتی و ئەتوانێ هەموو مافی خۆیەتی ئەو ڕشتێکی ڕاستەقینە نیە بەو شێوازە چونکە بەڕاستی پندوەرگرتنی تیا دروست نابێ ئەگەر بەو شێوازە بکەین چونکە ئێستا تەماشاکە لە ئیسلامدا ئەم سەری ساڵی زینیش ئەتوانی پەندی لێ وەربگری بەو مانایی کەوتم ئیسا عليهەی سەسلام پەیامەکەی چی بوو بۆ بنی ئیسرائیل ئەو پەیامە ئێستش پێویستمان پێێتی ئێستش پێویستیمان بە بە زیندوکردنەوەی مردوەکانێت چونکە گشت ئەوانەی لە دنیادا زیندوو ناژین ئەوکەی ژیانە زۆر بێ خەڵک تێدا دەژی ئەمڕۆکە بەکو لە مەرجو لە ژێر هێڵی هەژاری و لە زۆربەی وڵاتانی دنیا مەبەستە لەبەرەوە ئەبێ بایەخ پێدانەکانمان بەو شێوازە بێ سەدان کەس ڕەنگە پار ئاهەنگیان جێڕابێ بە دڵ هەروە بە بۆنەی هاتنی سەری ساڵی 2010 باشە سەری ساڵ 2010 مردن تایدا تۆ پێ دڵێن لە 2009 بە هەر کەس دڵێ لە 2009 ئەمری ئەم شەو ئاهەنگی بۆ جێڕێ ناگێر بۆچ بێ خۆی ئامادە بکە ژیان فرسەتێکە لە دەستماندای خۆجارێکی دی ناگەڕێتەوە امتحانی دەوری دووەمی ساڵی دووەمی قوتابیەکە لەبەرەوە ئینسان بەڕاستیە بێ بترسێ لە ساڵی تازە ترسەزانی بە چمانەیەک بەو مانایە بێ ساڵی تازە چی بۆ ئێمە حاضر کرد ئێمە خۆمان چۆن بۆ حاضر کردو ئەژنا زۆر کەسە لە سەری ساڵە تاکەکان من گەشببینم بە تاکەکان ئەو سەری ساڵەمان بۆ بکەی بە سەری ساڵێک ژیانمان پێ بەخشی ئاسوودەیمان پێ بەخشی تەمەمان لە پێناوی تۆ خەڵکی تۆە سرف بکەیت ناوە بە خۆڕای ئاهنگ بگێڕ و نەزانم سبێکی ڕۆت ماوس ئەو هەڵوێستانە هەمووی جوان بوو کە ئێمە بەرامبەر سەری ساڵی زایانی هەمە بەڵام لە دیوێش دیکە لەوانەیە هەر ناونەتەوەی خۆمان لە کووردا یعنی ترسێکە بێت لە کارکردن بە ساڵنامەی کۆچی بەوەی کە ئەوە ساڵنامەیەکی غەیرە کوردە ساڵنامەیەکی غیرە قومی کوردی لەوانێ پێ بڵە ساڵنامەیەشی تاوا عربیە ساڵنامەیەشی ئاینی نێ و دو پرسیاری من دەوێت نا بابەت جا باکار بکەین ئەگەر بەوە نیە بە بە ئێمە ساڵنامەی ئاینیمان هەیە کە کۆچیە ساڵنامەی زینیمان هەیە کە ئیداریە ساڵنامەی نەتەوەیمان نەورۆزە بە کۆچی ئیشناکەی با بە کوردی ئیشکین خۆ دەوڵەتی ئەمەوی و عباسی هەردووچان ئەو 150 ئەو 1950 ینی هزار ساڵ هەردووچان نەورۆزیان بەکارهێناوە بۆ بۆ ئیداری ئێمە با بەکاری بێن فەچێک باش نییە من ئەوە ناکە ئەوی تر یعنی ئێمە تا بۆ من بکرێشتی خۆمانە بێ بەکاری بێنی بەڵام بۆ هەر هەمومان پێویستیمان پێەتی لە ڕووی چیەوە لە ڕووی ئەوەی کە ئێمە دانەبڕین لە جیهانی دەرەوە ئێمە تعاملمان ڕۆژانە لەگەڵ چێ ئستا عێراق زۆر خەڵک مزاهرەی کردوتیان بۆچی ڕۆژی شەمە لە عێراق ئەکرێ بە عوتلەوە ئەوە ئەو وەکو جوولەکەی نا لەبەرەوە ناجوولەکەی لەبەرەوەی عێراقی ئێستا پەیوەندی ئابووری هەیە لەگەڵ دەرەوە پێویستمان بەوەیە هەرچەند تەلەفۆنەکەین بۆ هەر کۆمپانیایەک بۆ هەر وەزارەتێ بۆ هەر حکومەتێک شەمە عوتڵێتی ناتوانین خەڵکەویت بۆ پێنجشەم و جمعە ناکەن لەبەرەوەی شەمە عوتڵی خەڵکی ترە ئێمە ئیشی تیاکەین ئەبێ بوەستین چونکە زۆربەی کۆمپانیەکان لە دەرەوە عوتڵیانە ئەو ڕۆژە لەبەرەوە ناچاری ئێمە شەمەمان کرد لە عێراقدا ئەو کات شەمە بکەین بە عوتلە بۆەوەی کەەوە وەکو ئەوان ماچکو ئیشمان لەگەڵ یەکتردا هەیە زینی لەبەرەوەی ئیشمان لەگەڵ خەڵم بڵێن بە کۆچی و توزانانی ئێسمە بۆ لە مادە ئەکسپایرەکانیشە حکوومەت هێرم داوای کردووە لە کۆماری ئیسلامی ئێران کە ئەکسپایری سەر خواردەمەنیەکانی کۆماری ئیسلامی بە زینی بنووسێت چونکە خەڵک نازانە ساڵی هەتاوی چەندە لەوەی بەکاریشی بێنێ بیخوا خواردنەکە نەزانێ ئەو ئەکسپایر بۆ یان نە کەواتە ئێمە مادام پەیوەندیمان بە دەرەوەی سەری ساڵی زانیشمان پێویستە وەکو ئیداری سەری ساڵی کوردیشی خۆمانە پێویستمانە سەری ساڵی کۆچیشمان پێویستە تەقویمی قەمەری بۆ زانینی حەج و بۆ زانینی ڕۆژوو ڕەمەزان جژنی قوربان ئەوانە شەوی بەرات هەموو ئەمانەوە پێویست لە کۆتایدا زۆر سوپاسی مامۆستا ئەکەین و زۆر سوپاسی ئەو بەڕێزانە ئەکەین کە بە دیارمان دانیشتن بە هیوای ئەم مەی ساڵی ئەم ساڵمان ساڵی ئاشتی و برایەتی و پێکەوە ژیان و خۆشەویستی بێت و بۆ پەیوەندیکردن بە بەرنمەکەمان دەتوانن سەردانی سایتی www.prdek.com بکەن هەروەها دەتوانن بۆ ئەوەی پرسیار و هەر پرسێکی دیکەتانە پێمانەوە بە ئیمێڵی infoprdek.com بکەن و لەگەڵ ئەو پەڕی ڕێز و خۆشەویستیمان تاڵقێشی دیکە